خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە دکتۆر تارێق سوێدان وەرگێڕان و نووسینەوەی ئاسۆ ئەحمەد لە بڵاوکراوەی گۆڤاری ئاوەنگ گەیشتین بە کەسایەتی پێنجەم و لە حەڵقەی پێنجەممان مەکارسی، مەکارسیزم و بە شەیتان کردنی بیری بەرانبەر، سەوبان لە پێغەمبەر بەر دروودی خودا بکەوێتەوە، دەگێڕێتەوە کە لە فەرموودەیەکی قودسی درێژدا فەرموویەتی، خوای گەورە فەرموویەتی، محەممەد، من ئەگەر فەرمانێکم کرد ناگەڕێتەوە، من چەند شتێکم بە ئوممەتەکەت بەخشیوە، هەرگیز بە برسێتیەکی گشتگیر لەناویان نابەم، دوژمنێکی دەرەوەی خۆیانیان بەسەردا زاڵ ناکەم کە هەموویان لەناو ببات، تەنانەت ئەگەر هەموو ئەوانەی لەم سەرو لەو سەری زەویدان بێکەوە کۆببنەوە، تەنیا ئەگەر بەشێک لە مسوڵمانەکان دژ بە بەشەکەی تریان هاوکاریان بن و بە دیلیان بگرن. ئەوەی لێی دەترسم زاڵبوونی سەرانی گومڕاکەرە بەسەر ئوممەتدا ئوممەتی ئیسلامی تا ئێستاش بەدەست کەلەپووری داحس و غەبڕای جاهیلیەتەوە دەناڵێنێت کاتێک هەر ناکۆکێکی سادە ڕوودەدات لایەنەکان سوور دەبن لەسەر سڕینەوەی بەرامبەرەکانیان ئەمەمان بە درێژایی مێژووی ئوممەتی ئیسلامی بینیوە ناکۆکییەک دەبێت بە ململانێ و دەتەقێتەوە و دوورخستنەوەی بەرامبەر و لەوانەیە کوشتنیشی لێبکەوێتەوە مەکارسی و مەکارسیزم بابەتی ئەم بەشەن با بزانین مەکارسی کێیە و مەکارسیزم چییە مەکارسیزم ئاڕاستەیەکی سیاسییە ساڵی 1950 لە وڵات یەکگرتووەکانی ئەمریکا سەری هەڵداوە لەو کاتەدا ململانەی نێوان ئەمریکا و سۆفیەت سەرمایەداری و کۆمۆنیزم زۆر تون بوو ئەم ئاراستەیە بۆ ئەوە سەری هەڵدا تا سانسۆری سەر چالاکی کۆمۆنیستەکان لە ئەمریکا توند بکرێت بنچینەی زاراوەی مەکارسیزم بۆ ئەندامێکی سێناتی ئەمریکا دەگەڕێتەوە کە ناوی جۆزێف مەکارسی بوو مەکارسی ترساندن لە کۆمۆنیزمی کردبوو بە ئامڕاز بۆ دامەزراندنی ڕۆشنبیریەک لەناو خەڵکدا تا بەپێی ئەو ڕۆشنبیریا هەڵسوکەوت لەگەڵ ڕووداوەکاندا بکات جۆزێف ڕیمۆند مەکارسی ئەندامێکی کۆماری بوو لە کۆنگرێسی ئەمریکا لە ولایەتی ویسکۆنسن لە ساڵی 1947 تا 1957 ئەندامی کۆنگرێس بوو لە سەرەتاکانی 1950دا مەکارسی بوو بە بەناوبانگترین کەسایەتی گشتی لە ئەمریکا کاتێک گومان و دوژمناتی لە بەرامبەر کۆمۆنیزم لەو پەڕیدا بوو جەنگی سارد سەری هەڵدابوو لەم کاتەدا زاراوەی مەکارسیزم سەری هەڵدا. مەکارسی ساڵی هەزار و نۆ سەد و سی و حەفت بڕوانامەی پارێزەرایەتی بەدەست هێنا. ئەو زۆر زیرەک و بەتوانا بوو. ساڵی هەزار و نۆ سەد و سی و نۆ کاتێک تەمەنی تەنیا سی و سێ ساڵ بوو، بە بچووکترین دادوەر لە دادگای تێهەڵچوونەوە، دوای دوو ساڵ بە خۆبەخشی چووە ڕیزەکانی سوپا و لە هێزەکانی پیادەی دەریاوانی مارێنز، دەست بەکار بوو لە دووەم جەنگی جیهانیشدا بەشدار بوو ئەو پاڵەوانیەی لەو شەڕانەدا نواندبووی بوو بە هۆکاری ئەوەی بتوانێت لە هەڵبژاردنەکاندا سەربکەوێت و ببێت بە ئەندامی کۆنگرێس زارەوەی مەکارسیزم بۆ یەکەمین جار لە چوارچێوەی کاریکاتێرێکدا دەرکەوت کە هێربەرت بلۆکی کاریکاتێریستی بەناوبانگ لە ساڵی 1950دا کێشابووی کاریکاتێرەکە ئەو هیستریایە گشتگیرەی دەنواند کە خەڵکی ئەمریکا لەو کاتەدا بەرامبەر کۆمۆنیزم هەیانبوو، بلۆک دواتر وتی کە ئەو زاراوەیە وەسفێک بوو بۆ نەخۆشییەک کە نەمدەتوانی ناوێکی تری بۆ دابنێم و بینیم سەرچاوەی ئەو نەخۆشییە مەکارسییە بۆیە ناوم نا مەکارسیزم. زاراوەی مەکارسیزم چووەتە ناو فەرهەنگی سیاسییەوە و بەم جۆرە پێناسە کراوە، بریتییە لە تیرۆری کەسایەتی بەرامبەرەکان لە ڕێی تۆمەتبارکردنی بە کۆمەڵەوە، تۆمەتبارکردن لە شەڕەف و لە نیشتیمانپەروەری و پاکییان و ئامانجیش ڕێخۆشکردنە بۆ چەوساندنەوە و دوورخستنەوە و بەندکردن و تەنانەت کوشتنیش. مەکارسیزم تۆمەتبارکردنی بە کۆمەڵ و بێ بەڵگە دەگرێتەوە، کەسانێک بە نۆکەری و خیانەت تۆمەتبار دەکرێن بەبێ ئەوەی هیچ بەڵگەیەک هەبێت لەسەریان، ئەو تۆمەتبارکردنە پشکنینی ویژدان و نیەتی لێدەکەوێتەوە، هاوکاتیش پووختان بۆ ئەو کەسانە هەڵدەبەسترێت و بەڵگەی بێ بنەمایشیان بۆ دروست دەکرێت، ئامانجیش بڕینی ئەو دەنگانەیە کە جیاوازن لە دەنگی حکومەت یان لایەنی دەسەڵاتدار، هەر کەسێک ڕەخنەی لێ بگرێت مەکارسیزم ڕووبەڕووی دەبێتەوە و بە خیانەت تۆمەتباری دەکات. مەکارسیزم لە ئەمریکا زیاتر دوای وتارێکی مەکارسی کە لە بەردەم ڕێکخراوێکی ئافرەتان بڵاوبووەوە، مەکارسی لە وتارەکەیدا کە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا خوێندیەوە ڕایگەیاند کە لیستێکی دوو سەد ناوی لایە کە ئەندامی تۆڕێکی سیخوڕی یەکێتی سۆڤیەتن و هەموویان کارمەندی وەزارەتی دەرەوەی ئەمریکان. ئەم ڕاگەیاندنە کێشەیەکی گەورەی لێکەوتەوە و لێکۆڵینەوە بەدواداچوون دەستی پێکرد بەجۆرێک هەر کەسێک کەمترین قسەی لەسەر بوو دەستگیرکرا وەزارەتی دەرەوەی ئەمریکا بوو بە یەکەمین قوربانی مەکارسی لە کاتێکدا ڕاگەیاندنەکەی هیچ بنەمایەکی ڕاستی نەبوو ژمارەیەکی زۆری شارەزان لە کاروبار یەکێتی سۆڤیەت و خۆرەڵاتی ئاسیا لە کارەکانیان دوورخرانەوە ئەوانە بۆ تۆمەتبارکران کە تابوری پێنجەمن هۆکاری تۆمەتبارکردنەکەش ئەوە بوو کە ئەوان لە میانەی توێژینەوە زانستییەکانیاندا بە توندی دانەبەزیونەتە سەر کۆمۆنیزم و بە نەرمی نواندن بەرامبەر ئەو ڕێبازە وەسف کراون بە کەسانێک دانرابوون کە لەگەڵ ئەو هیستریایەی ئەو کاتە بەرامبەر کۆمۆنیزم هەبوو ناگونجێن ئامانجەکانی مەکارسیزم ڕووبەڕووبوونەوەی کۆمۆنیزم بوو لە ئەمریکا بە پەیڕەوکردنی چەند بیروباوەڕێک لەوانە ژمارەیەکی زۆری هاوڵاتیانی ئەمریکا کۆمۆنیستن و گومان لە دڵسۆزیان هەیە. پۆلێنکردنی بەشێکی زۆری کارمەندانی دەزگا حکومیەکان بە گوێرەی پێوەرێکی هەڵە بەوەی یان سیخوڕی یەکێتی سۆڤیەتن یا کۆمۆنیستن یان هاوسۆزی کۆمۆنیستەکانن. تۆمەتبار کردن بەو تۆمەتانە زۆر ئاسان بوو، دەتوانرا هەر کەسێکیان پێ تۆمەتبار بکرێت، مەکارسیزم سەرقاڵی کارکردن بوو لەسەر کارمەندانی دەزگا حکومییەکان، هەر کەسێک گومانێکی بچووکی لەسەر بوایە بەوەی وەلائی بۆ حکومەتی ئەمریکا نییە یان گومان هەیە هاوسۆزی بۆ کۆمۆنیزم هەبێ لە کارەکەی دوور دەخرایەوە. هەڵمەتەکە فراوانتر بوو، بە جۆرێک چەندین لیستی ڕەش ئامادە کران، ژمارەیەکی زۆری هونەرمەندان، نەک هەر خۆیان بەڵکو ئەوانەش لە کارێکدا بەشداریان پێ بکردنایە ڕووبەڕووی لێپرسینەوە دەبوونەوە، کەسایەتیە گشتیەکان بەرکەوتن و بۆ لێکۆڵینەوە بانگ کران، برانە بەردەم لیژنەی لێکۆڵینەوەی مەکاسی سەر بە ئەنجومەنی پیران، ئەو لیژنەیە بە لیژنەی لێکۆڵینەوە لە هەڵس و کەوتە نا ئەمریکیەکان ناسرابوو، مەکارسیزم، بە جۆرێک فراوان بوو کە هەموو کۆمەڵگەی گرتەوە و زیاتر لە دوو سەد کەسایەتی ناسراو بەو هۆیەوە برانە بەندینخانە و دە هەزار کەس لەو ئەمریکای بەناو یاسا بەڕێوەی دەبرد لە کارەکانیان دوور خرانەوە حکومەت ئەو کەشەی قۆستەوە و ئێف بی ئای کە دەزگای لێکۆڵینەوەی ناوەخۆی ئەمریکایە ڕۆڵێکی گەورەی لە پشتیوانیکردن لە مەکارسیزم بینی بە جۆرێک هەندێک جار هەواڵی نادروست و بەڵگەنامەی ساختەی دزە پێ دەکرد بۆ دەزگاکانی ڕاگەیاندن تا سەدان کەس لە پزیشکان و ئەندازیاران و پارێزەران و مامۆستایان تا دوایی و لە پێش هەمووشیانەوە سیاست مەدارانیان پێ ئیدانە پێ بکرێتن بێگومان ئەمەش دەبووە مای وروژاندنی ڕای گشتی لە دژی ئەو پیشەوەر و کەساتیانە دەستەکەی مەکارسی لە ناوەڕاستی پەنجاکاندا دەستبەکار بوو بەرنامەیەکی بۆ ڕووبەڕووبوونەوەی سیخوڕی دامەزراند کە ئامانجی چاودێریکردنی کەسایەتییە گشتییەکان بوو هاوکات پشتیوانیەکی جەماوەریشی هەبوو ڕاپرسیەکان دەریاندەخست سەدا پەنجای خەڵکی وڵاتەکە لەگەڵ ئاڕاستەکەدا بوون و کڵێساکانیش پشتگیریان دەکرد لەو کەسایەتیە دیارانەش کە هاودەنگ بوون لەگەڵ سیاسەتەکانی مەکارسی جۆن کەنەدی بوو کە دواتر بوو بە سەرۆکی ولایەتە یەکگرتووەکانی ئەمریکا. لە ئامڕازەکانی مەکارسیزم ساختەکردنی بەڵگەنامە و زانیاری لەسەر کەسایەتیەکان بڵاوکردنەوەی دەنگۆ تۆمەتبارکردنی بە کۆمەڵ یەک لەسەر یەک دووبارە لێدانەوەی لە دەزگا جۆراوجۆرەکانی ڕاگەیاندنی سەر بە حکومەت ئەم دووبارەکردنەوەی وتنەوەی بیر و ڕای بەڵگە نەویستی لای ئەمریکیەکان بەرامبەر بە کەساتیەکان دروست دەکرد لەسەر بنەمای درۆ بکە درۆ بکە درۆ بکە تا خەڵکی باوەڕت پێ دەکەن تۆمەتبار وەک کەسێکی توشبوو بە گولی وێنا دەکرا کە کەس نەتوانێت لێی نزیک بێتەوە یان بەرگری لێ بکات ڕەتکردنەوەی تۆمەتەکان دەبوو بە کارێکی نەکردە ڕەتکردنەوەی تۆمەتەکان دەبوو بە کارێکی نەکردە چونکە فۆبیایەک لای خەڵکی دروست دەکرا و ئەوانەی ڕاستیشیان دەزانی دەترسان لەوەی بیدرکێنن لەو کەساتانی دووچاری تۆمەبارکردن هاتنەوە مارتن لوسەر کینگی سەرکردەی ڕەشپێستەکان ئالبەرت ئەنیشتاینی زانایی بەناوبانگ و ئارسەر میلەر و چارلی چاپن و ژمارەیەکی زۆری بیرمەندان و هونەرمەندان کە ناچار بوون بەرەو ئەوڕوپا کۆچ بکەن. مەکارسیزم زەبری توندی لەو کەسانە دەوەشاند کە بە خیانەت تۆمەتباری کردن، هەر کەسێکیش گومانی لەسەر بوایە بە خیانەتکاری تۆمەتبار دەکرا. فەلسەفەی مەکارسیزم ڕۆشنبیریەکی تر دەخاتە سەر ڕۆشنبیری ترس کە ئەویش ڕۆشنبیری دابەشکردنی کۆمەڵگەیە. خەڵکیش بەرامبەر کمەکارسیزم دەبنە چەند بەشێکەوە، یەکەم، بەشێک کە دووچاری تۆقین دەبێتەوە بۆ ئەوەی لە تۆمەبارکردن و دەرەنجامەکانی ڕزگاری ببێت، بەرگی مەکارسیزم دەپۆشێت و خۆی دەبێتە کەسێک پەلاماری کەسانی تر بدات، دووەم، بەشێکی تر مەکارسیزم بە هەلێک دەزانن تا لە ڕێوە لە ڕکابەرە سیاسییەکان ڕزگاری ببێت و بەشێکی تریش کە بەشی سێمە ئەوانەن کە ڕووبەڕووی تۆمەتەکانی مەکارسیزم دەبنەوە بەهۆی وە دووچاری دوورخستنەوە و بێبەشکردن و ناوزڕاندن و لەدەستدانی مافەکانی هاوڵاتی بوون و بەندکردن دەبنەوە ئەمانەیش دەبنە دوو بەشەوە بەشێکیان بەتەواوی باوەڕیان بە پرۆسەی سیاسی و نیشتمانپەروەری و چەمکەکانی کۆمەڵی مەدەنی نامێنێت و پەنا دەمەنە بەر چەک، بەشەکەی تریشان ئەوانەن کە تێڕوانینێکی دانایانەیان هەیە، وا دەبینن مەکارسیزم ئامڕازێکە و نیشانەی ئیفلاسبوونی ئەو دەسەڵاتەیە کە سیاسەتەکە پەیڕەو دەکات، بۆیە بەرامبەر تەوژمەکە خۆڕاگرو دەبن و دەزانن ئەو سیاسەتە ناتوانێت بەو سروشتە توندڕەوانەیەوە بەردەوام بێت، ڕۆژێک دادێت ڕاستییەکەی بۆ جەماوەر ئاشکرا دەبێت مەکارسی لە کارەکانی بەردەوام بوو تا کار گەیشتەوەی لیژنە بۆ لێکۆڵینە لە گەورە ئەفسەرانی سوپا پێک بهێنێ لە تەنانەت جۆرج مارشاڵی وەزیری بەرگری ئەو کاتی وڵاتەکەشی بە خیانەت و پشتیوانیکردن لە کۆمۆنیزم تۆمەتبار کرد مارشاڵ یەکێک بوو لەو کەسانی خەڵاتی نۆبڵی ئاشتی وەرگرت بوو خاوەنی و پرۆژە بەنابانگە بوو کە بۆ ئاوەدانکردنەوە و ڕزگارکردنی ئەوروپا لە دوای جەنگی جیهانی دووەمەوە ڕاگەندرا بوو هەر بە ناوی خۆیشیەوە ناونرا بوو کاری مەکارسیک زیاتر پەرەی سەند و گەیشتە ڕاددەیەک کە تەنانەت هاری ترومانی سەرۆکی ئەو کاتە و حیزبەکەشی کە پارتی دیموکرات بوو کە بە پشتیوانکردن لە کۆمۆنیزم تۆمەتبار کرد. بەڵام دوای سێ ساڵ لە پەیڕەوکردنی ئەو سیاسەتە ئەمریکییەکان بەهۆش هاتنەوە بۆیان دەرکەوت ئەوەی ئەوان کاری بۆ دەکەن جۆرێکی نوێی دیکتاتۆریەتی لێ دەکەوێتەوە هەندێک ڕاگەیاندنی پێشکەوتوو و بەهێز مەکارسی مەکارسیزمیان ڕەت کردەوە و چەند کەسایەتیەک کەوتنە کار بۆ پەردە هەڵماڵین لەسەر ئەو سیاسەتە و هێرشی پێچەوانە لە دژی دەستی پێکرد مەکارسی لەم کاتەدا گەفێکی ڕەسمی لە کۆنگرێسەوە پێگەیشت بۆی ئەو شێوازە نائەخلاقیانەی لە تۆمەتبارکردنی بەرامبەرەکانیدا گرتبوونیە بەر ئەمەش ڕاستی مەکارسی بۆ خەڵکی وڵاتە دەرخست و کۆتایی بەو ڕێبازە سیاسیە لە ئەمریکا هێنا یەکێک لە دیارترینی ئەو کەسانەی بەرامبەر مەکارسیزم وەستایەوە و بووە هۆی ئاشکراکردنی ڕاستییەکانی، ڕۆژنامەنووسێک بوو بە ناوی ئێدوارد مارۆ، دواتریش ئارسەر میلەری ئەدیبی ناسراو و چۆپاڵی و کەسانی تریش بوونە پشتیوانیان، تا ئەوەی ئەو هەڵمەتەی دەستیان پێکرد سەرکەوتوو بووە، مایەی ڕاگرتنی سیاسەتە خراپەکە و دەرخستنی ڕاستییەکانی و ڕزگارکردنی ئەمریکا لە نەخۆشی و مەترسییەکانی مەکارسیزم. کە پشتی بە بڵاوکردنەوەی ترس و بیم دەبەست. مەکارسی دوای ئەوەی سنووری بۆ دانرا و یارمەتیدەر و دار و دەستەکەی دەستیان لێ بەردا بەهۆی ئاڵوودە بوون بە ماددەی کحولیەوە لە تەمەنی چل و حەفت ساڵیدا مرد بەڵام مەکارسیزم بە مردنی مەکارسی کۆتایی پێ نەهات و تا ئێستاش کەسانێک هەن لە سەرتاسەری دونیادا ئەو ڕۆحە پیسەی مەکارسیزم لە جەستە دەگرن و کار بۆ پارچە پارچەکردنی وڵاتان و زاڵکردنی گەندەڵکاران بەسەر ئێستا و ئایندەماندا دەکەن. مەکارسیزم جیاوازی هەیە لەگەڵ تایفەگەرایی و ڕەگەزپەرستی، جیاوازیکردن لە تایفەگەراییدا لەسەر بنەمای ئایین یان ئایینزایەوە، لە ڕەگەزپەرستیشدا لەسەر بنەمای ڕەنگ و ڕەگەزەوەیە، بەڵام لە مەکارسیزمدا لەسەر بنەمای جیاوازی فکرە، بەتایبەت ئەو فکرانەی جیاوازن لەو فکرەی دەوڵەت بەڕێوەی دەبات. بەتایبەتریش کاتێک دەوڵەتەکە دەوڵەتێکی ستەمکار بێت بابەتەکە هیچ پەیوەندی بە ڕاستی و ناڕاستی فکرەکەوە نییە چونکە گفتوگویەکی زانستی لە ئارادا نییە بەڵکو تەنیا ئەوەیە ئەو فکرە تەبا نییە لەگەڵ ئەو فکرەی دەوڵەت بەڕێوە دەبات و هەر کەسێک هەڵگری بێت بە تاوانکار لە قەڵەم دەدرێت مەکارسیزم چەند جۆرێکە، جۆرێکیان مەکارسیزمی دینییە کە بنەماکەی وەسفکردنی بەرامبەرە بە کوفر و بیدعەگەرایی و گومڕایی، جۆرێکی تریش مەکارسیزمی نیشتیمانییە کە بەرامبەر بە خائین و بەکرێگیراو و تا دوایی وەسف دەکرێت، مەکارسیزم لە ئەمریکا بەهۆی بوونی کۆمەڵێکی هۆشیار و ڕاگەیاندنێکی هۆشیارەوە کۆتایی پێهات، بەڵام لە شوێنانی تری جیهاندا و تا ئێستاش لە کاردایە بە تایبەت لە بەهاری عەڕەبیدا کە بە هەموو لایەنەکانیەوە جێبەجێ دەکرێت شوێنەوارەکانی مەکارسیزم مەکارسیزم دەوڵەت بێبەش دەکات لە توانەکانی کۆمەڵێکی کارا لە کۆمەڵگەدا ئەو توانایەت دەکرێت بەشدار بێت لە بنیاتنان و گەشەپێداندا مەکارسیزم یەکێتی نیشتیمانی لاواز دەکات و میلەت بەش بەش دەکات مەکارسیزم ستراتیژی بە شەیتانکردنی ڕکابەر دەخاتە کار و ڕاگەیاندن دەکاتە ئامڕازی بە خائین کردنی هەموو دەنگێکی دژ مەکارسیزم زەمینە بۆ ستەمکاران خۆش دەکات و پاساویان بەدەستەوە دەدات و بەرامبەر بە بێ دادگایی کردنێکی عادیلانە سزا دەدات خەڵکی لە یەکتر دەترسێنێت ئەمەش وا دەکات بیرۆکەی دوورخستنەوەی یەکتری قبوڵ بکەن. مەکارسیزم لە جیهانی عەڕەبیدا، بەهاری عەڕەبی قەبارەی مەکارسیزمی لە جیهانی عەڕەبدا ئاشکرا کرد، بینیمان چۆن چەندین بیریار و ڕۆشەنبیر و زانا و مامۆستای زانکۆ و هونەرمەند لە پۆستەکانیان دوور خرانەوە، ئەمەش دوای ئەوەی ڕازی نەبوون بگەڕێنەوە بۆ چوارگۆشەی یەکەم، دیموکراسی لە سایەیدا تەنیا بووە بە دیکۆرێک بۆ گەڕاندنەوەی ستەمکاری و دادگایی و پشکنینی ڕاستەقینە سەری هەڵداوەتەوە بۆ دادگایی کردنی بیر و بیریاران و قەدەغەکردنی کتێب لە پێشانگاکانی کتێبدا بۆ خنکاندنی هەر بیرێکی ئیسلامی یان جیاواز لەوەی لە دەسەڵاتدایە بەڵام هۆی سەختی شوێنەوارەکان کەم دەکاتەوە ئەوەیە مەکارسیزم تەمەنی کورتە و هەرزوو بۆ خەڵکی ئاشکرا دەبێت و خۆی و هەموو ئەوانەی لە پشتیەوەن دەکەون لە کۆتایدا ئەم وتەیە بڵاو بکەنەوە ئێستا و تا کاتێکی دیار نەکراو لە جیهانی عەڕەبی جیاوازی بیروڕا نابێتە مایەی تێکدانی خۆشەویستی بەڵام دوورخستنەوە و بەندکردن و سێدارە و کوشتنی بەم ئەندازەیەش دێینە کۆتایی ئاڵقەی پێنجەم و کەساتی پێنجەمان لە کتێبی چیرۆکە و بیرەڤە لە بڵاوکراوەی گۆڤاری ئاوەنگ تاکو دیدار بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات پێتان دەڵێین ئەسەلام عەلەیکم وەڕەحمەت اللهی